خۆشەویستانم جارێکی تر سڵاوتان لێبێت و ئەم کاتتان باش خۆشحاڵم بۆ پێشکەشکردنی ئەڵلقەیەکی نوێ لە بەرنامەی ڕۆژێکی تر هاتمەوە دیدار ئێوەی خۆشەویست. خۆشەویستانم بەرنامی ڕۆژێکی تر گۆڤارێکی هەفتانی ڕادوی دەنگە و لە ڕۆژانی یەکشەمان و دووشەمان هەروەها چوارشەمان و پێنجشەمان پێشکەش بێەوەی خۆشەویست دەکرێت لە بەیانیان وە کاژمێر 5 و 15 خولەکی دوای نیۆڕۆ و دەیشە دووبارە دەکرێتەوە. خۆشەویستانم لە تەوەری یەکەمی بەرنامەکەمان دەچینە لای دیدارێک لەسەر کار و چالاکییەکانی سەنتەری چالاکی گەنجان لە کەلار تا چەند خزمەت بە گەنجانی شارەکەیان کردووە ئەمڕۆش لەگەڵ نەبەز حەمید بەڕێوبەری سەنتەری چالاکی گەنجانی کەلار قسە و باسەکەین لەسەر ئەم تەوەرەمان مامۆستا نەبەز سڵاو لێ بێم کاتەو باش. سڵاو بۆ ئێوەش سڵاو بۆ گوێگرانی بەڕێزی ڕادیۆی دەنگ. زۆر سپاس دەکەین مامۆستا نەبەز سەرەتا لەو پرسیارەوە دەست پێ ئەکەم کار و چالاکییەکانتان چی بوو بۆ هاوینی ئەمساڵ؟ بەڵێ کار و چالاکیەکان ئێمە دیارە هەر لە سەرای دامەزراندنی سنتەرەوە کۆمەڵێک چالاکی لە خۆگرێک کە سابتن و هەروەها کە ئەوش لە ئامانجی ئێمە پەرپدانی توانای گەنجانە لەو بەش و چالاکیانێک کە هەمانە دیارە سەنتەری چالاکی گەنجانی کەلار سەر بە ڕێکخراوی مناڵ پارێزی کوردستان ئێمە پشت بە پێشنیازی گەنجانە بەسین بۆ ئەم ساڵ ئێمە جگە لە خول و چالاکیانی کە لە پێشتردا هەمان بووە تەرکیزێکی باش مەخصوص سەر ئەنجامدانی کۆڕ و سیمینار و دیالۆگی کرا بۆی لە بواری ڕۆشنبیری پەرەبەتوانای گەنجان بوون بەڵێ مامسانە بەس باسی خولت کرد خولەکانتان چییە بە شێوازێکی گشتی لە سەنتەر و بەشداریکردنی گەنجان لە چی ئاستێکدایە بۆ سەنتەرەکەتان؟ بەڵێ ژمارەی ئەو گەنجانی کە سەردانەکەن بەردەوام ڕوو لە زیادبوونەوە هەروە هەندێک جایشەوەیە کە سنتەر توانای وەرگرتنی گەنجی زیاتری نیە ئەو ئەو خولانی کە لە لای ئەمایە زۆری زۆربەی خولەکان لە بواری هوەری ئەمە کارەکەین بە تەرکیزی کلیمان واتە ئەمە بە چڕی کار لەسەر بواری هوەرەکەین و هەروەها لەبەرەوە هیچ ناوەندێکی تری ئەوسۆ لە کەلارە بەو شێوەیە کار لەسەری ناکات بۆیە ئێمە کارمان کردوە کە لە بواری هوەری بە تایبەتی هوەری مۆسیقا و شێوەکاری بتوانین پەرە بەتوانای گەنجان دەین لە پاڵەوە شابواری پیشەیمان هەیە کە گەنجان لەم ساڵانەی دوایە بە تایبەتی کە قەیرانی دارای هاتوو کە پێش هەوڵەدەن کە فێری پیشەیە و نێمە لە بواراندا کارمان کردووەوە بەردەوام خولەکە خولە پیشەیەکان لە زیادبووندایە لە ڕووی چەندەتی چۆنایەتی و ئێمە پەریان پێدەین و بەدەر لەوانش کۆمەڵی بەشی ترمان هەیە کە خۆی لە خولەکانی فێربوونی زمانەوانی ئابینێتەوە کە زمانی ئینگلیزی فارسی عربیوانەیە و هەروەها پرۆگرامی خوێندن بۆ خوێنکاران کە ئەوە سەر خواستی گەنجان بووە و خوێنکارانی کەوا توانای بەشداریان نەبووە لە خولەکانی تردا و بەشی وەرزش و کتێبخانە و هەروەها کۆمپیوتەر و چەند بەشی تریشمان هەیە. بەڵێ مامۆستا بە کۆی گشتی لە سەنتەرەکەتان چەند بەش هەیە بە دیاری کراوی؟ بەڵێ ئێمە دوانزە بەشی سابتمان هەیە وەکو جێگیر کە مانگانە خولی تیا ئەوسێتەوە و هەنێک بەشیش هەیە لە مانگێکا بەپێی خواستی گەنجان خولی بۆ ئەوسێتەوە هەنێک بەشی تریش هەیە کەوا ئەگەر خۆ خواستە سەری نەبوو ئەومانگە ئەوە خولەکە ڕائەگیرێت تاوەکو خواستە سەر دووبارە خواستی لەسەر دروست ئەبێتەوە. بەڵێ مامۆستا ئەو گەنجانەی کە بەرهەمیان دێنن لەوێ فێری پیشەیەک یاخود هونەرێکیان ئەکەن دواتر چیان بۆ ئەکەن لە کۆتایی خولەکان یاخود تا چەند بەشداری کۆڕ و سیمینار و چالاکیەکانیان پێ ئەکەن ئەو گەنجانەی کە لەوێ بەرهەم ئەهێنرێن؟ ئێمە ئەو گەنجانی کە سەردانەکەن لە پاڵەوەی کە سوودمەند دەبێت لە بەشەکە واروها لەو بەشەی کە سەردانی کردووە فێری پیشەیەکیان تۆ لە پەرە بە توانایەکی خۆیدا لە یەکێک لە بوارەک لە بوارانی کاڵ سنترا هەیە بەردەوام کۆڕ و سیمینار و دیالۆگی کراومان هەیە لە بوارەکان لە بوارەکانی بەتەبەتی بەتابەتی گەشەپێدانی مرۆی وارا بواری زانستی کۆمەڵێک بواری تر هەیەکەوە واکەن و گەنجانە بەردەوام گرنگی بە خۆڕۆشنبیرکردن بدەن و لە پاڵەوەشا بەردەوام گەنجان هانەدەین لەلایەن کارمەندانی سنتەرەوە کە خوێندنەوەیان هەبێ بخێنەوە لە بەرەو کتێبخانێکی باش و گونجا لە بەردەستدا هەیە بۆی پەرە بە تواناکانی خۆیان بن لە بواری ڕۆشنبیری ئەوانشی کەوا لە بواری پیشەیە هەوڵی ئەو خولانە تازن ئێمە هەوڵی تاوازین بۆی کابتەنن جێگایەک لە جێگایەکە پیشەیە بوو دۆزنەوە و هەروها مش لە پێشترا لەگەڵ چەند ڕێکخراوێکی بیانە کارمان کردووە بەشێک لەو گەنجانی کەوا خولەکان تاو کردەوە بە ڕپارێک هاوکاری کراون بۆی تاو بکەن بە تایبەتی بەشی سەرتاشی و هەروها درمانی ئافرەتان بۆی بتوان لەو ڕێگەی پرۆژەی شوگی خۆیان هەبێت و بەڕێوبن لە بەشەکانی هونەریدا ئێمە بەدەر لەو گەنجانی کەوا ئەو کەسانی کەوا دێن بۆ بەشەکانتر بەشە هوەرەکانی مۆسیقا و شێوەکاری لە کۆتایی ئەو خولانەدا ئێمە پێشانگایکی شێوەکاریان بۆکەینەوە بە تایبەتی لە کۆتای وەرزی هاویندا کە کۆمەڵی گەنجی نوێ دێت دێتە ناو ئەو خولانەوە ئێمە پێشانگایکی هاوبەشی شێوەکاری بۆ گەنجانە دەکەینەوە و هەروەها ساڵانە لە دەرەوەی کەلار لە شارەکانی تری کوردستان پێشانگایان بۆ بکەینەوە بۆ بتوانن بەهرەکانیان بخەنە ڕوو تاوەکو ئەوانیش بتوان بەردەوام بن لەسەر ئەو هوەری کە هەیەەوە هەروەها بەشی مۆسیقاش بە هەمان شێوە لە ڕێگەی کۆنسیێت و چالاکی هوەرەکانەوە بەشداریان پێ دەکرێت بڵێ باشە مامۆستا ئەمە وەکو کار و چالاکەکانی سنتەر ئێ وەکو خۆتان هیچ کێشە و گرفتێک هەیە لە سنتەر چ لە ڕووی کارمەندەوە خودت پێداویستی سنتەرەوە؟ خێرای دارایی کارێکی وای کردو کێشە گرفت بۆ هەموو لایەک دروست کردووە ئەوەی کە هەبێت کارمەندان نقصی کارمەند هەیە لە زۆرێک لە بەشەکاندا کە نقصی کارمەند هەبوو ئەمە واکات کە ئێمە بتوانین زەفتێکی زیاتر لەو کارمەندە بکەین کەوا سوودمەندی زیاتر بخێنە لای بۆ نمونە کە لە بەشێکە پێ کارمەندی هەبوو پێویستەکات کە سێ کارمەندی هەبێت ئەگەر هات و تۆ ئێمە پێنج کارمەندمان هەیە وەکو سنتەر ئێمە ئەگەر هات و کارمەندەکانمان زیاد بۆ توانین گروپەکان زیاد بکەین و هەروەها تدایسی زیاتری شێری ئەمە قەیرانی دارانە کاریگەری وایە کردوەوە ڕایێتە گرفت گرفێک ترەوەیەکەوە گەنجانی ناحێ ڕزگاری وروها بە باوەنور و شوێنەکانی تر حتا لە کفری و شوێنەکانی شتی شۆدێن بۆ سنتەر ئەمە گرفتی بۆ سنتەر دروست کردووە بۆ ئەو هێندانە دروست کردووە ئێمە زۆرجار بەرناما داناوەکەەوە لەو شوێنانە بۆ خۆی بەشێکی سنتەر بخێنە ئەوێ بۆ ماوەیەکی دیاریکراو بێ دوومان گە سێمان بێ ئەمانش خۆی بۆ خۆی کاری وای کردووە کەوایمان نتوانین ئەو چالاکیانە بخێنەوە و سوودمەندی ئەوێمان ناچارە بێت بە ئەوەی کە بە سیارە دێ بۆ سنتەر یا بە شێوەی گروپ دێن ئەمازان لێجار داواکاری تایبەتیان نەبێت کە گروپەکانی بۆ گونجێنی تاانێ بۆ کێشی دروستکەنەوەە بڵێ زۆر سپاس بۆ تۆ مامۆسانە بەس کەمڕۆ لەگەڵمان بووی سپاس بۆ بەڕێزت خۆشەویستانم ئەوەی گوێبیستی بوون دیدارێک بوو لەگەڵ نەبەس حەمید بەڕێوبەری سنتەری چالاکی گەنجالی کەلار لە سەر کار و چالاکەکانی ئەو سنتەرە و تا چەند خزمەت بە گەنجانی شارەکە ئەکەن و ئەو کار و چالاکیانیان چین کە ئەنجامی ئەدەن ساڵانە بە تایبەت لە لە پێشوازیی کردنەوەی دەرگای قوتابخانە و ساڵی نوێی خوێندندا، ڕابیتەی ئیسلامی کورد لە پڕۆژەیەکی خێرخوازیدا ئامادەیە بۆ وەرگرتنی هاوکارییە نەقدی و داراییەکانتان بە مەبەستی کڕینی کەلوپەل و پێداویستی خوێندن بۆ مناڵانی بێ باوک و دابەشکردنی بەسەریاندا. خێرخوازانی بەڕێزی کوردستان، مناڵانی بێ باوک چاوەڕوانی هاوکارییەکانتانن بۆ ئەوەی، بتوانن ئەم ساڵی خوێندن بە دڵخۆشیەوە و بەبێ کەم و کورتی تەواو بکەن. بۆ ئەم مەبەستە پەیوەندی بکەن بە لقەکانی ڕابیتەوە سلێمانی سفر ح دە گەرمیان لقی سەرەکی ناوەندی دەربەندیخان سفر ح سفر هەشتا و شەش چل چل نووسینگەی کەلار گەڕەکی فەرمانبەران بەرامبەر ڕادۆی گەرمیان سفر حوسە و حەفتا سە و نەوەت و هەشت حەفتا و پێنج سفر سفر یان سفر حوسە و حەفتا سە و نەوەت چل و چوار هەشتا و حوت کفری سفر حوسە و حەفتا و دوو پێنج سە و سی و سێ شەست و پێنج شەست و حوت. ڕیکلامی بازرگانی. من دلێر کەریمم، کاندیدی ژمارە شەش لە لیستی ئازادی ژمارە سەد و شەست و چوار بۆ پەرلەمانی کوردستان. بەرنامەی کارکردنم بریتییە لە داکۆکیکردن لە قوربانیانی ئەنفال و مامۆستایان و مووچەخۆرانی هەرێم و سەرجەم خەڵکی کوردستان. وەکو چۆن لە ڕابردوودا لە خزمەتتاندا بووین، لە داهاتووشدا بە هیمەتی ئێوە ئەگەر چووینە پەرلەمان شەڕی بەرژەوەندیەکانتان ئەکەین، بۆیە داواتان لێکەم دەنگمان پێ بدەن بۆ ئەوەی بتوانین خزمەتی زیاترتان بکەین، بە هیمەتی ئێوە ئێمە سەردەکەوین. کێشە کۆمەڵایەتیەکان زۆرن بەڵام ئەوەی گرنگە دەبێت چۆن ڕوبەڕویان ببینەوە شارەزایان چۆن ڕێنماییمان دەکەن و بە چ شێوەیەک هاوکارمان دەبن بۆ تێپەڕاندنی ئەو کێشانە بەرنمەی کۆمەڵ لە ڕادوی دەنگ تاوتوێی کێشە کۆمەڵایەتی و خێزانیەکان دەکات. ئەم بەرنمەیە پڕۆژەیەکی هاوبەشی ڕادوی دەنگ و ڕێکخراوی وادی ئەڵمانیا دوو هەفتە جارێک لە ڕۆژانی دووشەممە کاتژمێر چوار و پازدە خولەکی دوانیۆڕۆ پێشکەش دەکرێت و ڕۆژی دواتر کاتژمێر نۆی بەیانی خۆشەویستانم لە تۆری دووەمی بەرنمەکەمان کە لە فەیسبوکەوەی قسە و باسەکەین لەسەر دیارترین ئەو بابەتانی کە لە تۆڕە کۆمەڵاتیەکان بۆتە جێی باس و خواستی هاوڵاتیان و ئەمڕۆژ لەگەڵ هاوکارم میلا جەلال قسە و باسەکەین لەسەر ئەم تەوارەمان میلات سلااو لێبێ و ئەم کاتە باش زۆر سپاس دەکەم میلات دیارترین ئەو بابەتانی کە لەلایەن هاوڵاتیان و قسە و باسی لەسەرکرێ بە تایبەت لە پێجی ڕادوی دەنگ چین. بەڵێ زریان سڵاو لە تۆ سڵاو لە بیسەرانی ڕادیۆ دەنگیش زۆر سپاس ئەو بابەتانەی کە ئێستا قسەی لەسەر ئەکرێ با لە پێیجی ڕادیۆ دەنگەوە دەست پێ بکەین زریان لە پێیجی ڕادیۆ دەنگ هەواڵێک دانراوە بە ناونیشانی بەهمەن کاک عەبدوڵڵا 15 ڕۆژی تر دەچێتە بەردەم دادگا بەڵێ بەهمەن کاک عەبدوڵڵا بەرپرسی پێشووی ناوچەی کەلاری پارتییە لە کە تۆمەتبار بوو بە کوشتنی خۆپیشاندەران و ئێستا کاندیدی ئەو لیستەیە بۆ هەڵبژاردنی پەرلەمانی کوردستان دەڵێت پانزە ڕۆژی تر دەچێتە بەردەم دادگای خەڵک، ئەمە لە کاتێکدایە کە ئەمری گرتنی بۆ دەرچۆ لەن ئاسایشی گەرمیانەوە بەڵام ناوبراو ئێسا لە هەولێردا دەنیشێت لە واڵی خۆی لە تۆڕی کۆمەڵاتی فەیسبوک بڵاوی کردوێتەوە کە ئەو لە بری ئەوەی بچێتە بەردەم دادگای یاسایی پانزە ڕۆژ تر دەشێتە بەردەم دادگای گەل ئاخۆ دەنگی پێ بدەم بڕاتە پەرلەمان یاخود نا ئەمەش کۆمنتێکی زۆری بۆ هاتووە لە بابەتەی ڕادوی دەنگدا زۆرێک لە هاوڵاتیان وەکو دژاتێک بەرامبەری وەساونەتەوە کە ئەو لێرە لە یاسا ڕای کردووە ناهاتوەتە بەردەم یاسا چۆن دەتوانێت کە بڕاتە پەرلەمان داواکاری خەڵک بگەیەنێت هەندێکیشیان پشگیری ئەکەن ئەوانەی کە هەواداری ئەو کەسن پشگیری ئەکەن و دەستخۆشی لەکەن و هانیدەن کەوا بەردەوام بێت لە کارەکانی هەر لە هەواڵێکی تری پیجی ڕادیو دەنگدا زریان هاتووە ئەوەی کە وا ماوەیەکە لە ناو خەڵکیدا زۆر باو باسی لێوە ئەکرێت کەوەیە لەلایەن مەکتتەبی قوبا تاالبانیەوە پەیوەندی بە هاوڵاتیانەوە کرێت داوایان لێ ئەکرێت کە دەنگ بە و بەربژێری یەکێتی بدەن ئەمەش ناڕزاتێکی زۆری لەلایەن هاوڵاتیان و بە تایبەتی مامۆستچینی مامۆسایان گرتوێتەوە کە پەیوەندیان پێوەکرێت و داوایان لەکرێت دەنگ بەو بەربژێرەی یەکێتی بدرێت ئەمەش کە زۆرێک لە مامۆسایان پێیان وایە کە ئەمە فۆرمیان لەسەر پڕەکرێتەوە ئەگەر بێت و لەو پەیوەندیە تەلفۆنیەدا بڵێن دەنگ بەو بەربژێرە نادەن ئەوە فۆرمیان لەسەر پڕەکرێت و دواتر ئجرراعاتیان بەرامبەر ئەکرێت کۆمەڵێکی تریش ئەڵێن ئەم شتا هیچ هیچ ڕاست نییە و تەنها ڕاپرسیەکە بۆ ئەنجامدانی زانینی دەنگەکانی خۆیان لە لەلایەن هاوڵاتیانەوە ئەنجام دەدرێت ئەمەش قسە و باسێکی زۆر زۆری لەسەرکرێت زریان لە تۆڕە کۆمەڵاتیەکان و بەتابەت لە ناو هاوڵاتیانیش هەروەها هەواڵێکی تر کە ئێستا هەموو تۆڕە کۆمەڵایەتیەکان لەم کاتیا بووە بە بانگەشەکردن بۆ قوارە و قوارە سیاسەکان و کاندیدەکان ئەمەش تا ڕادەیەک فەیزوکی ناخۆش کردووە چونکە هەموو فەیزوکە بینی وێنە و لۆگەی حەزب و لایەنە سیاسەکان و کاندیدەکانی حەزبەکان نەزریان. بەڵێ زریان ئەوە ئەو بابەتانە بوو کە زیاتر قسە و باسی لە سەرەکرێت لە تۆڕۆ کۆمەڵاتیەکان بڵێ زۆر سپاس بۆ تۆ میلات کامڕۆ لەگەڵ ما سپاس بۆ تۆش زۆر سپاس خۆشەویستانم ئەوەی گوێبیستی بوون دیارترین ئەو بابەتانە بوو کە لە تۆڕە کۆمەڵاتیەکان قسە و باسی لەسەر کراوە بە تایبەت لە پیجی ڕادوی دەنگ ئەمڕۆش لەگەڵ هاوکارم میلاد جەلال قسە و باسمان کرد لەسەر ئەم تۆرەمان من لێرە کۆتای بە ئەڵقەی ئەمڕۆی بەرنامی ڕۆژێکی تر دێنم بۆ دەستکەوتنی زانیاری زیاتر و گوێگرتن لە بەرنامەکانی ڕادیۆ دەنگ دەتوانن سەردانی ماڵپەڕی ڕادیۆی دەنگ بکەن بە ناونیشانی ڕادیۆ دەنگ دۆت ئۆرگ یان پەیجی ڕادیۆ دەنگ هەر بە ناوی ڕادیۆ دەنگەوەیە یاخود لە سەر شەپۆلی نۆت و نۆ پوینت نۆی ئف ئێمی ڕادوی دەنگ بمێنەوە چونکە دیارترین بابەتەکان و ڕووداوەکانی ناوچەی گەرمیان لێرەوە پەخش بە پەخش و پێشکەش بە ئێوەی خۆشەویست دەکرێت تا بگەشتنوەیەکی تر و ڕۆژێکی تر ماڵتان ئاوا بەخواتانە سپێرم و خواتان لەگەڵ.